نازانم کامیانم بەلاوە باش درێکە کە بەر بیدیان فریشتە مەبەستم لەوەیە ئەگەر هیچ هەستێکم نەبوایە ئەو کاتە قەت هەستم بە ئازاریش نەدەکرد ڕەنگە باشترین شت ئەوە بێ کە بە تەواوەتی بەنج بکرێیت کەواتە وابزانم تۆ زیاترەیەک سەرسامی دکتۆری دانەکەیت نەک بەنجێکی دیاریکراو کە تەنها شوێنێک دەگرێتەوە سیسیلیا سەرێکی بۆ لەقان بەڵام بە بڕوای من جی سەرنجە کە فریشتەکانی ئاسمان جیاوازی نێوان باشە و خراپە نازانن سیسیلیا دیسانەوە خەریک بوو بڵێت نازانم بڕوان بە فریشتە هەیە یان نا بەڵام لە پرێکدا شتێکی بە خەیاڵدا هاتووتی ئەرێ تۆ بۆچی باڵت نییە ئارێڵ پێکەنی باڵی فریشتە خورافاتێکی کۆنا دەگەڕێتەوە بۆ ئەو کاتێک کە خەڵکی وایان دەزانی زەوی وەک شلکێنەیەک تەختە و فریشتەکان بەردەوام لە نێوان زەوی و ئاسماندا دەفرن و دەنیشنەوە هەر زۆر بە ئاسانی ئەو خورافاتە دەگەڕێتەوە بۆ ئەو سەردەمە ئەی خۆی چۆنا باڵندە پێویستی بە باڵە بۆ ئەوەی خۆی بەرز بکاتەوە چونکە لە گۆشت و خوێن دروست بووە ئێمە لە ڕۆح دروست بووین لەبەر ئەوە پێویستمان بە باڵ نییە بۆ ئەوەی لە جیهاندا بچوڵێنەوە سیسیلیا خەندەیەک گرتی تا ئەندازێک هەروەک بیرکردنەوەکانم وایە ئەوانیش پێویستیان بە باڵ نییە بۆ ئەوەی بە هەموو جیهاندا بفرن هێشتا قسەکانی تەواو نەکردبوو کە ئارێل لەسەر کورسیەکەەوە بەرز بووەوە هەروەک میزەڵدانێکی پڕ لە گاز بە ژوورەکەدا دەخولایەوە سیسیلیاش بە چاوی دوای کەوتبوو دواتر بە تەنگێکی بەرز وتی زۆر جوانە ئەوەت بەلاو خۆش نییە ئارێل دووبارە لە بەردەمی کتێبخانەکەدا خۆی کێشاوە بە عەرزەکەدا هەست بە هیچ ناکەم بێگومان دەبێ ئەوە هەستێکی سیر بێ هەستێکی سیرەکە هەست بە هیچ ناکەی بەڵام بیرکردنەوەکانی تۆش ناتوانن هەست بەو شتە بکەن کە بیری لێ دەکەیتەوە بە هەمان ئەو شێوەیە نییە کە دەست لە تۆپەڵە بەفرێک دەدەیت ئارەڵ پێڵاوە نوێەکانی سیسیلیای بەرز کردەوە و لە بەردەمیدا ڕایگرت بەلاتەوە خۆش نییە بەم پێڵاوانەوە خلیسکێنی سەر بەفر بکەیت سیسیلیا سەرێکی بۆ لەقاند ماوەیەکی تر تاقییان دەکەمەوە کەواتە ئەو کاتە شتێکی سارد ئەزمون دەکەی بەلایەنی کەمەوە لەو کاتانەدا کە دەکەونە ناو بەفرەکەوە لەو کاتانەدا تامێکی نەعنای کێوی تیژ هەموو لەشتان ناتەنێ ئەگەر جلی باشمان لەبەردا بێ هەست بەوە ناکەین ئەو کاتە هەست دەکەین بەفرەکە هەر وەک لۆکە نەرمە هەندێ جاریش پێڵاوی خلیسکێنەکانمان دادەکەنین و لە بەفرەکەدا فریشتە دروست دەکەین زۆر خۆشە منداڵان لە ناو بەفردا لە سەرگازی پشت پاڵ دەکەون و هەتا بتوانن قاچ و دەستیان بۆ سەرە و بۆ خوارەوە دەبەن و دەهێننەوە دواتریش کە هەڵدەستن جێ شوێنێک لەسەر بەفرەکە دروست دەبێت و بەوە دەڵێن وێنەی فریشتە لە ڕاستیشدا هەر لە وێنەی فریشتە دەچێ ئارەڵ پێڵاوەکانی خستەوە شوێنی خۆی وتی ئێمە زۆر دڵمان بەوە دەکرێتەوە بەدەر لەوەش نیشانەی خزمایەتی منداڵانی مرۆڤ و منداڵانی خوددا لە ئاسماندا دەردەخا بەڕاستی ئەوە نیشان دەدا زۆر بەچتی سەری بۆ لەقان یەکەم شت لەبەر ئەوەیە کە ئێوە فریشتە دروست دەکەن خۆ دەکرا شتێکی تر دروست بکەن دووەم شتیش لەبەر ئەوەیە کە لەو کاتانەدا زۆر خۆش ڕادەبوێرن هەموو فریشتەکان پێیان خۆشە شتێکی خۆش بکەن تۆ پێدوانیە گەورەکانیش پێیان خۆش بێت شتێکی خۆش بکەن ئارێ فشانێکی بۆ هەڵتەکان تۆ قەت کەسێکی گەورەت بینیوە لە کاتی خلیسکێنەدا پێڵاوەکانی دابکەنێت و خۆی بدا بە بەفرەکەدا بۆ ئەوی فریشتە دروست بکە سیسیلیا سەری بۆ لەقاند کەڕەتێکیان نەنکم ڕێک ئەو شتێک کرد کە تۆ باسی ئەەکەی بزانە چی دیارە کە نەنکت پەیوەندی لەگەڵ منداڵەکەی ناوەوەیدا لە دەست نەداوە ئارێڵ دیسانەوە بە ژوورەکەدا بەرز بوو و دەخولایەوە کە لەسەر کورسیەکەی بەردەم جێگاکەی سیسیلیانیشتەوە وتی پێم ناخۆشە ئەم قسەی بکەم بەڵام کەمێ خاو دەڕوە مەبەست لە چییە؟ ئارێڵ لە بێزاریدا هەناسەیەکی هەڵکێشا ئەمە پێکگەیشتنێکی زۆر بە دەگمەنی نێوان ئاسمان و زەویە وا بڕیار بوو کۆمەڵێ نهێنی ئاسمانیت پێ بڵێم ئەگەر تۆ باسی ژیانی لەشی پڕخوێن و گۆشتم بۆ بکەیت سیسیلیا هەستی دەکرد هیلاک و ماندووە چونکە بە بڕوای ئەو ئارێڵی فریشتە شتەکانی دووبارە دەکردەوە دواتر وتی ئاخر کەمێک پێم ناخۆشە کە هەر لێرەدا ئەوها پاڵ بکەوم ئارێڵ سەرێکی بۆ لەقاند تا ئێستاکە بەلای فریشتەیەکی وەک منیشەوە پاسەوانیەکەم هێندە خۆش نییە ڕووی نەخوارەوە من ئەوم پێ خۆشە بۆیشدا هەر شەوی جەژنە بەڕاستی پێت وایە بتوانیت یارمەتی بدەیت و بڕۆی نەخوارەوە بێگومان دەتوانی هەڵم بگریت